بەرەکەتی ڕەمەزان و بەرەکەتی جومعە و بەرەکەتی مانگ و سات و کاتە پیرۆزەکانمان بەسەرا بڕژێنێ بەڕێزان لە مانگی پیرۆزی ڕەمەزانداین مانگی ڕەمەزان گەورەترین پێناسەی بریتییە لەوە بڵێی مانگی قورئان مانگی ڕەمەزان مانگی قورئانە بۆیە ناونیشانی وتارەکەم مانگی قورئان گەورەی مانگی ڕەمەزان لەوایە قورئانی تێهاتۆتە خوارەوە هیدایەت و ڕێنمایی و ڕێ ڕۆشنکەرەوەیە بۆ خەڵک هدى للناس وبينات من الهدى والفرقان حەق و بەتاڵتان بۆ لە یەک جیاکاتەوە دەستان دەگرێ و دەتان خاتە سەر شەقامی ڕاست و دروست نوری چاوەکانم لەم مانگەدا بوو بوو بە پێغەممەر پێش هاتنی قورآن پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم ئەڕۆشت بەینە بەینە ماڵی بەجێ ئەهێشت ئەچوو لە ئەشکەوتی حیڕا لە کێوی نور لەوێ ئەمایەوە بیری ئەکردەوە لەم بوونەوەرە لە ئاسمان لە زەوی حەزی بە بت و بتخانەکانی ناو کەعبە و بیت نەئەکرد بە دوای ئاسوودەیی دەروونە ئەگەڕا. بۆیە هەر لە مانگی ڕەمەزانا بوو لە غاری حیرا بوو کاتێ جوبرەئیلی ئەمین هاتە خوارەوە و یەکەم کەلیمەی وەحی لە خواوە هێنا بۆ گەورەترین مرۆڤ لەسەر زەویە جارێک بە قورئانا دەچووەوە بە مامۆستایەتی جوبرەئیلی ئەمین هەتا ئەو ڕەمەزانەی ئەخیر ڕەمەزان بوو تایە بە ڕۆژوو بێ ئەو ساڵە جوبرەئیل دوو جار دیراسەی قورئانی بە پێغەمەری خوا کرد دوو جار پیایا چووەوە لە قورئانەکە بۆ ئەوەی کەوا ئیتر ئەوە ئەخیر عەهدە بە زینویەتی پێغەمەری خوا لەگەڵ قورئانا بیبێت کەواتە ئەم مانگی ڕەمەزانە دوو شت گەورە و گرنگن یەکەم ڕۆژوو بۆ ڕۆژەکەی دووهەم قورئان بۆ هەموو کاتەکان بە تایبەتی شەوەکانی گرنگی بدەن بە ڕۆژوو باش بە ڕۆژوو بن بۆ خوا بە ڕۆژوو بن بۆ ڕی جێم و بۆ تەندروستی بە ڕۆژوو مەبن لەبەر قسەی خەڵک بە ڕۆژوو مەبن تەنها تەنها لەبەر خوا بۆ خوا بە ڕۆژوو بن بۆی خوا جەزاتان باتەوە چونکە خوا فەرمێ هەموو کردەوە یەکتان بۆ خۆتانە ڕۆژوو نەبێ بۆ منە خۆمەزانم چۆن جەزای ڕۆژوەوان ئەدەمەوە دووهم قورآن بەتایبەتی ئەم دەموچاوە نورانیانە ئەم کوڕە جوان و مناڵ و گەنج و لاوانە ئەمانەی کەوا خوێنەوارن ئەمانەی ئەتوانن بە مۆبایلەکانیان بە کۆمپیوتەرەکانیان قورآن لەبەر بکەن معلوماتی قورآن فێر ببن بە ئێوەش ئەڵێم تخوا لە خزمەت قورآنا بن واز بێنن لە فیسار و لە فڵان واز بێنن لە ئەو یاریە و ئەو یاریە ئەم مانگە بڕۆنە بەردەمی قورئان بەشکم خوا فەتحێک بە نسیبتان بکا خوێندن خوێندنی قورئان لە نوێژا بێ یا لە دەرەوەی نوێژا بێ دەبێ مرۆڤەکان بە گشتی بزانن قورآن کەلامی ئەڵایە قورآن پەیامی خوایە ناردویەتی بۆ گەردوون بۆ بوونەوەر بۆ سەر گەورەترین دڵ کە دڵی محمد المصطفایە خوا ئەفەرموێ ئەم قورئانەم بناردایەتە سەر شاخەکان هەپرون هەپرون دەبوون بەڵام دڵی ئەم سەروەرە بەرگەی ئەم قورآانەی گرتووە وەری گرتووە لەبەری کردووە گەیاندویەتی بە عومەت و بە یارانی و گەیشتووە بە ئێمە ئەبێ ئەو دڵە چەند گەورە بێ بەڕێزان قورئان خۆی زۆر وەسفی خۆی کردووە یعنی لە ناو قورئانە وەسفی قورئان زۆر کراوە علەمای ئیسلام دەڵێن باشترین تەفسیری قورئان تەفسیری قورئانە بە قورئان یەعنی ئایەتێکی قورئان هەیە ئەگەر بگەڕێی یا لە پێشیەوە یا لە دوایەوە یا لە سوورەتێکی ترا تەفسیری ئەو ئایەتە کراوە ئەڵێن ئەوە گەورەترین تەفسیرە چونکە خوا خۆی تەفسیری بۆ کردووە دەی قورئان خۆی وەصفی زۆری خۆی کردووە یعنی خوا وەصفی کەلام و پەیامەکەی کردو بۆ ئێمە گەورەترین وەصفی قورئان بەم کتێبە ڕوون و ئاشکرایە هیدایەتی ئەو کەسانە ئەدا من اتبع رضوانه نیازیان وایە خوا لە خۆیان ڕازی کەن قورئان دەستیان ئەگرێ و هیدایەتیان ئەدا بۆ کوێ سبل السلام بۆ ڕێگاکانی ئاشتی و سەرفەرازی ويخرجهم من الظلمات إلى النور قورآن دەسی ئەو کەسانە ئەگرێ لە تاریکایی و تاریکستانەکانەوە دەریانەیەنێ بۆ ناو نور پەنجا جار داوا ئەکەی ئەڵێی خوایە بم خەرە سەر ڕێگەی ڕاست دەی قورانە فەرمێ وەیەهدیهم إلى صراط مستقیم ئەم قورآانە دەسی خەڵکانێک کە نیازیان وایە خوا لە خۆیان ڕازیکەن دەستیانەگرێ بۆ سەر ڕێگەی ڕاست دەست بە بەدەستی قورئانەوە دەست بگرە بە قورئانەوە بۆی ڕێگەت لێ ون نەبێ بۆی وێڵ نەبی هەڵە نەبی سەبارەت بە سلوک و مامەڵە و معاملەی خەڵکی لەگەڵ یەکتر وشەی هودا لە قورئانا زۆرتر لەگەڵ ئیمانداران محسنین مسلمین هاتووە قل هو للذین آمنوا ئەی پێغەمبەر صلی الله علیه وسلم بڵێ بە خەڵک بڵێ ئەم قورئانە بۆ ئەوانەی ئیماندارن چییە هودە و شیفا وهو علیهم عما ئەم قورآانە کوێریان دەکا لە باتێوی دەستیان بگرێ کوێریان دەکا مادەم ئیمان نایەنێ گوێچکەی ئاخنراوە گوێچکەی داخراوە لە باتیەوەی ڕێنمایی بکە سەری لێتێکە داخوا پەنامەند بە ذلک هدی اللە ئەمە هیدایەتی خوایە یهدی به من یشاء هەر کەسێک کە وا بیەوێ و خوا ئیرادە بکا هیدایەتی ئەدا ومن یضلل الله فما له من هاد زۆر کەس بەهۆی قورئانەوە هیدایەتی وەرگرتووە ڕێڕەوی ژیانیان گۆڕاوە کاتێک گوێیان لێبوو کە بۆیان خوێنراوەتەوە یاوەکو هەر بەقەدەر تێپەڕیان کردووە و گوێیان لە قورئان بووە ڕەوڕەوەی ژیانیان گۆڕاوە هیواش هەبووە چووەتە بەردەم قورئان قورآانێکی هێناوە تەرجمەی هێناوە دیراسەی قورئانی کردووە بۆوەی ڕەخنە لە قورئان بگرێ بۆی قورئان درۆیەکی تیا بدۆزێتەوە هەڵەیەکی تی نعوذ باللە هەڵەیەکی تیا بدۆزێتەوە تا بیکا بە هەڵا بڵێ ئەم قورئانە تەواو نییە و ڕاست نییە و وا نییە بەڵام دوایی انقلب بە ئیرادەی خوا لە باتی ئەوەی دوژمنایەتی بکا هیدایەتی وەرگرتووە بووە بە داعی بووە بە خزمەتکاری قورئان بڕۆن ژیانی مستەشریقین بخوێننەوە ئەوانەی کە ویستیان کەلێ لەم قورئانە بکەن و ئەم قورئانە لەناو بەرن بزان چەنیان خوا هیدایەتیان زۆر کەسی خراپ ڕۆچوو لە تاوانە بوون سەرقاڵی دنیا بوون خوا بەم قورآانە خەبەری کردنەوە هیدایەتی دان باسی دوو عالمتان بۆ ئەەکەم بە کورتی فضەیلی کوڕی عیاڵ یەکە یەکێکە لە گەورەی تابعین پێغەمەری نەبینیەوە بەڵام سەحابەی بینیوە فضیل ئەم پیاوە ئەزان چی بووە خەڵکینە ئەم فضیلە گەورەترین جەردە و ڕێگر بووە هەر زۆر زۆر سامناک و ترسناک بووە یعنی خەڵکی زۆر لی ترساون خۆی بۆمانە گێڕێتەوە انه عشق جاریە عاشقی ئافرەتێک بوو فبینما هو یرتقی الجدران الیها بە دیواری ماڵەکەیانە هەڵ ئەگەڕا ئەویست بچێتە ئەو دیو عاشقی کچی ماڵێک بوو بوو بەڵکو دەسی بیگاتێ و لەزەتی لێ بگرێ لەو کاتە سەمیع تالیەن یەتلو گوێی لێبوو لە ژوورەوە قورآن خوێنێ قورآن یەخوێن قال یا ربی قد آن فضیل ئەڵێ وتم خوایە کاتی هات ئەوا ئیتر من وازم هێنا لە قیمەی شەهوەتەوە بۆ قیمەی تەوبە بە دیوارە بڕۆی بۆی دەسی لە خۆشەویستەکە و گیر بێ یەک ئاەتی قورآن ئەلم یعنی ئایا کاتی ئەوە نەهاتوە ئیتر کۆڵ بن واز بێنن لە گوناح قال یا ڕەبی قەد ئان فوضیل وتی خوایە کاتی هات هات هات فرجع گەڕایەوە فآواه الليل إلى خربة چووە کەلاوەیە کەلاوە یعنی خانوویە کە ڕووخا بێ دەرگا و پەنجەرەی پێوە نەبێ خربەی پێوترێ فإذا فيها رفقة سەیرەکە لەم کەلاوە کۆمەڵی خەڵکی تریشی تایە خۆیان داگرتووە و خۆیان کەنار داوە گوێ بگرن فقال بعضهم هەندێکیان وتیان نرتحل با بڕۆین کاروان چی بوون وتیانە دەی با بڕۆین وقال قوم یەکێکیان وتی حتى نصبح پەلەمەکەن با ڕۆژ بێتەوە فإن فضيلا على الطريق يقطع علينا کولەوتی با بە فضیلی کوڕی عیاض هەلە و ڕێگای سەر ڕوتمانەکاتۆ پەلەمەکەن با ڕۆژ بێتەوە ئەمیش گوێی لێ لە پاڵیان نایە وما اری اللە ساقنی الیهم الا لارتدع الیه واللهی وا نازانم خوا بۆ منی هێنا بۆ ئەم کەلاوە و ئەم پیاو و کاروانیانەی تیا بێ ئیلا لەبەرەوە بێ بگەڕێمەوە واز بێنم گوێم لە قسەی ئەوان بێ و تۆبەیەکی باش کەم اللهم انت اللهم انی قد تبت الیک خوایە وا من تۆبەم کرد وجعلت توبتی مجاورة البیت الحرام، بڕیارمە لە دوای تۆبە کردنەکەیشم بێم لە پاڵ بیتە ببم بە دراوسێی ماڵەکەی تۆ ئەی خوایە ببم بە دراوسێی ماڵەکەی تۆ مالیکی کوڕی دینار ئەمیش یەکێک بووە هەر وەکو ئەو مالیکی کوڕی دیناریش دەڵێ ڕۆژێکیان حەزم کرد ژن بێنم کەڵکەڵەی ژنهێنان کەوتە سەرم ئەڵێ ئافرەتێکم هێنا و خوا مناڵێکی لێی دامێ کچێکمان بوو ناوم نا فاتیمە زۆرم خۆشگەرەک بوو زۆرم خۆشگەرەک بوو یەخت یەک ساڵی تەواو نەکرد بوو عەرەقم ئەبرد بۆ دەمم ئەم مناڵە دوو ساڵی تەواو نەکردبوو عەفەن دوو ساڵ ئەڵێ پەرداخەکەی لابرد لە دەمم مناڵێکی دوو ساڵم کە بە باوشمە بوو پەرداخەکەی لادا لە دەمم وەکو بڵێ مەکە باوکە وكأن الله يجعلها تفعل ذلك خوا خوا بي بڵێ وا بکە ڕۆڵە وكلما كبرت فاطمة فاطمة گەورە بوو گەورە بوو کلما زاد الایمان فی قلبی وردە وردە منیش ئیمانم باشە بوو گەیشتە سێ ساڵان سێ ساڵی تەواو کرد فاتیمەی کچم مرد زۆر پێی بێتاقەت بووم لە جاران خراپتر بووم گەڕامەوە بۆ عەرە خواردن و خراپەکردنەکەی خۆم ڕۆژێک لە ڕۆژان شەیتان هات پێی وتم سەرخۆش بە سەرخۆش بە زۆر سەرخۆش بە ئەمڕۆ ئەوەنە سەرخۆش بە هەرگیز ئەوەنەت نەخوارد بێتەوە ئەڵێ منیش ڕۆشتم زۆر زۆرم خواردەوە شەو مامەوە هەر عرەقمە خواردەوە تا ئەکەوتم بەم دیو بەو دیو لە نازانم لە کوێ خەوم لێکەوت بە سەرخۆشی لە خەوما خەوم بینی ڕۆژی قیامەتە لە خەوما ڕۆژی قیامەتە و سەحرای مەحشەرە خۆر نەماوە دنیا تاریکە بەحرەکان هەموو بوون بە ئاگر، زەوی ئەلەرێتەوە، خەڵک کۆبوونەتەوە فەوج فەوج. منیش وام لە ناو خەڵکە، گوێم لێیە، یەکێ بانگ ئەکا، فلان ابن فلان هلم لتعرض علی الجبار، فڵانی کوڕی فڵان وەرە خۆت و نامەی کردەوەکانت بێنە بەردەمی خوای جەبار. فڵانمە بینی ڕووی ڕەش بوو، فڵانمە بینی جۆرێکی تر بوو، هاوار کرا، هاوار کرا، کەس نەما بە دەورما، ساحەکە چۆڵ بوو. ئەمە لە خەوە. ئەڵێم منیش مارێکی گەورەم بینی کەوتە شوێنم. دوام کەوت، دەمی کردووەتەوە ئەوێ قووتم با. ڕام کرد، ڕام کرد. ئەڵێت پیاوێکی پیرم بینی وتم فریام کەوە لەم مارە ڕزگارم کەوتی داوای لێبوردنەکەم وەڵایی دەسەڵاتی ئەو مارەم نییە بەڵام بڕۆ بۆ ئەو لایەوە بەشکم نەجاتی بێ لە دەستی ئەڵێ ڕوون کردە ئەو لاوە ڕۆشتم سەیرەکەم ئاگرێکی گەورە لە بەردەمایە مارەکەش لە دوامەوەیە ڕام کردە میزان گەڕامەوە بۆ لای پیاوەکە وتم فریام بکەوە وتی بەخوا من هیچم پێ ناکرێ پەلا پەنا بەرە بۆ ئەو شاخە بەشکم نەجات و بێ ئەڵێ لەم کاتا بووم بانگ ئەکرا دەنگێکا دوتی یا فاتیمە ئەدریکی ئەباکی ئەدریکی ئەباکی فاتیمە فاتیمە فریای باوکت کەوە ئەمە لە خەوەکەمە وتم بەخوا ئەمە فاتیمەی کچی منە ئەڵێ زۆر دڵخۆش بووم بەوە، کچێکی سێ ساڵان بێ بەها ناو هاوارمەوە، ئەڵێ فاتیمەی کچم هات دەستی گرتم بردمی دای لە مارەکە و دەری کرد بە دەستی چەپی و من لە بەر وەکو مردوو وام لێ هاتبوو لە ترسانا ئینجا لە کۆشما کچەکەم دانیشت لە باوەشما دانیشت وەکو جاری جاران وتی، باوکە ئەوە کردەوە خراپەکانتە وا ئەو ئەژدیهایە لێ دەرچووە. وتم، ئەو پیاوە پیرە چی بوو؟ وتی، ئەوە کردەوە چاکەکانتە، ئەوەنە چاکە و نییە توانای بێ دیفاعی لێ بکاو. وتی، وەڵاهی خوای گەورە ڕەحمی پێکردی منی بە تۆ دای باوکە و من بە مناڵیش مردم تووشی گوناح نەبووم لە سێ ساڵیان مردم خوای گەورە منی کرد بە بەعیسی ڕزگاربوونی تۆ ئەرێ کاتی ئەوە نەهاتووە سەرە ڕۆکانی تر کۆڵ بن واز بێن و ڕووبکەنە خوا و تەوبە بکەن ئەوە مالیکی کوڕی دینار ئەوە فوضەیلی کوڕی عیاض زۆرن ئەم بابەتانە ئەگەر چەند باسی بکەین تەواو نابێ بەڕێزان ئەم مانگە مانگی قورئانە ئەم مانگە مانگی ذیکرە ئەم مانگە مانگی ڕازیکردنی خوای پەروەردگارە لەگەڵ قورئانا دەبین لە مانگی پیرۆزی ڕەمەزانا بۆ ئەوەی قورئان بێتە چرامان قورئان بێتە ڕۆحمان قورئان بێتە نور لە ماڵمانە ماڵەکانمان پڕ بووە لە جنۆکە ماڵەکانمان پڕ بووە لە درۆزن وڵاتەکەمان پڕ بووە لە ساختەچی سەرزەوی پڕ بووە لە دەستبڕ، لە زاڵم، لە ستەمکار. وازمان هێنا، وازمان هێنا. کێ لە ئێوە تاقەتی هەیە لە ڕۆژێکا نیو سەعات تەلەفزیۆنەکەی لەسەر قەناتی سعودیە بێ و گوێی لە قورئان بێ؟ ماڵەکانمان مامۆستا کچەکەمان ژنەکە دەسی لێ وشاندووە مامۆستا وەڵا کچەکەمان عازەبە و بەختی بەسراوە مامۆستا وەڵا کوڕەکەمان ئاوای لێ هاتووە ئەی بۆ ناڵێ وەڵا خۆمان ماڵەکەمان کردووە بە جنۆکە خانە هەرچی جڕوژانەوە ڕووی کردوەتە ماڵمان مەلایکە نەبێ ڕووی تێ ناکاو وەسیەتم بۆ خۆم و بۆ ئێوە ئەوەیە لەم مانگا فرسەت بێنین بگەڕێینەوە بۆ لای ڕەب العالمین گەڕانەوەی ڕاستی تۆبەی ڕاستی وعددان بەخوا وەکو فضەیل وەکو مالک وەکو عەبدوڵای کوڕی مەسعود وەکو عمر وەکو حەمزە بەڕێزان ئەخیر قسەم هەرچەند درێژ بوویەوە داوای لێبوردنەکەم ئەم قورئانە ئەوە نییە هەر ئیماندار خۆی پێ نەگیرێ لە خزمەتیا قڕیشیەکان بە محەممەدی مستەفایان نەوت کوڵێنانی درۆزن سیحرباز دەستبڕ فیتنە هەموو شتێکیان پێوت بەڵام پێغەمبەر لە ماڵی خۆیان شەو نوێژەکە قورآانە خوێنێ ئەبو سوفیان ڕەئیسی قوڕەیش لە ماڵی خۆیانەوەیە لە سوچێکی ماڵی پێغەمبەرەوە خۆی دائەگرێ ئەبو جەهل فیرعەونی ئەم ئومەتە لە ماڵی خۆیانەوەی لە سوچێکی تری ماڵەکەی پێغەمبەرەوە خۆی دائەگرێ ئەخنەسی کوڕی شڕەیخ ئەویش هەر یەکێکی ترە لە لە مجریمەکان ئەویش یە لە سوچێکی تر هیچ کامیان بە هیچ کامیان نازان گوێ گرن تا لە نوێژەکەی بێتەوە قورانە خوێنێ بەنجە بن بەنج دوایی کە بەیانی ڕۆژ دەبێتەوە کە ئەونەڕێ لە سێڕایەکە هەمویان دەگەن بە یەکتری ئەوە تۆ لە کوێ بووی تۆ لە کوێ بی وەڵی ڕاستەکەی ئەوە بێ من لەوێ بووم وەڵا منیش لەوێ وەڵا منیش لەوێ کاکە با وەعد بەین دیتر نەگەڕێنەوە باش شەوی دوایی ئەمەڵێ بەخوا ئەوان نایەن ئەچی هەر سیانیانیانەوە هەمان گوێگرتن بەیانی یەکتری بینە وەعد دەدەن شەوی سێهەمیش هەر یەنەوە هەمان شوێن یەکتریە بینن ئەڵێ کاکە وەڵای ئەبێ بێن قەرارێ بین وعدی شەرەف بین بە یەکتری ئیتر نەین ئەنا کەسمان بەدەسەوە نامێنێ ئەم لات و لوتە هەموو یەڵەگەڕێتەوە لێمان قورئان دڵان کەمن کێشەکە خوا لە گوناهی من لێوەش خۆش بێت خوا ئیسلاحی حاڵمان بکە خوایە بمان گێڕیتەوە بەلای قورئانەکەت خوایە بمان گێڕیتەوە بۆ سەر سفرەی پێغەمبەرەکەت خوایە عاقبەتمان خێرکەی خوایە عاقیبەتمان خێر کەی خوایە بەرەکاتی بڕژێنی بەسەرمانا خوایە وڵاتمان پڕ لە خێر و خۆشی کەی خوایە لە مردوەکانمان خۆشبی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە نەخۆشەکان شیفا بدەی نەخۆشی زۆر هەن داوای دوعای خێریان لێکردووە لێکردوین بە تایبەتی زۆرێک هەن ماوەیەکی زۆرە بێهۆشن